بە ناوی خوای گەورە میهرەبان. شادمانی لە ئەڵقەیەکی تازەی بەرنامەی پرد بە ئێوەی بەڕێز و خۆشەویستدا دەگەینەوە. خۆشەویستان ئمشۆکە باس لە گەشەپێدانی ئیداری ئەکەین. لەوە دەپرسن گەشەپێدانی ئیداری چیە؟ چۆن ئەنجام دەدرێ؟ پلان دانان چیە؟ پەیوەندی چیە بە گەشەپێدانی ئیداری؟ هەروەها باس لە گرفتەکانی بەردەم گەشەپێدانی ئیداری لەلای خۆمان ئەکەین مامەڵەی تەندروست چۆن دەبێت لە گەڵ فەرمانبەران لە گەشەپێدانی ئیداریدا هەڵسەنگاندن چۆن دەکرێت بۆ زانینی ئاستی گەشەپێدانی ئیداری ئەم پرسیاران و چەندین پرسیار دی ئاڕاستەی مامۆستا بەڕێز مامۆستا عەبدولڕەحمان ئەکەین سەرتا پرسیارمان با لەوە بێ مامۆستا گەشەپێدانی ئیداری چێمە کە کاتێ باز لەوە ئەکەن ئیدارەمە بۆ زانەوە کە مامەڵەیەکی وشکە لە نێوان فەرمانبەرانە جارە بابزان گەشە بێداری چییە و و بۆچی خزمەت بە سیستەمی ئیداریمانەکە سەرتابی ئەو بڵین کە مەسلی گەشە پێدانی ئیداری پەیوەستە بە ڕاهێنانە یعنی وڵاتەکان کارێکی ڕۆژانەیان هەیە لە بواری کارگێڕی و ئیداری بەڵام ئەم کارە لەگەڵ گۆڕانکاری گەورەکە لە وڵات بەسە ڕوئەدا پێویستە جارێکی تر گەشەپێدان بکرێت بۆ نمونە ئەو سیستەمی ئیداری کە ئێستا لە عێراقدا هەیە دەتوانی بڵێ سیستەمێکە لە ساڵی 1940کانەوە بەردەوامە کەواتە تۆ سیستەمێکی ئیداریت هەیە لە زمانێکە پەیڕەو کراوە نیو سەدێ نیو سەدە زیاترە پەیڕەوە کرێ ئێستا لە دوای نەمانی ڕژێم و لەم سەردەمەی ئێستادا بۆچی گرفتی ئیداری دروست دەبێت لەبەرەوەی سەردەمەکە گۆڕاوە سیستەمی ئابوووریەکە گۆڕاوە بەڵام سیستەمە کارگیڕێکە وەکو خۆیەتی یعنی ساکارترین نمونە یعنی سیستەمی ئیداری جاران بە شێوازێک پیادە ئەکرێ بە شێوازێک دانراوە کە کارمەندێک بڵێم چی کاربەدەستێک توانای سەرفکردنی بڕێکی کەمی پارەی هەیە ئێستا ئەم ملیارە هاو ملیۆنەها دیناری کە هەیە لە بەردەستدا بە شێوازێکی گەورەتر دێ بەڵام کەناڵی سەرفکردنەکانی تەسکن ناچێ پێ کە نەچوو ناتوانرێ کارەکان بچێتە پێشکەواتە سیستەمی ئیداری ماوە ناماوەیەک پێویستی بە گۆڕان بەڵام ئەوە مانای وانی هەموو ڕۆژێکە گۆڕێنە ئەگەر لە سیستەمی ئیداری ئەزمموی وڵاتان ئەڵێن سێکوچکەی با بڵین دائرە ئیدارە مدیر دائرە ئیدارە مدیر هەمووی دەستەواژەیەکن بۆ کارێکی ڕۆژانە کە ڕۆتینیە یعنی هەموو فەرمانگەیە کە دائرەیەەکە مدیرێکی هەیە ئیدارەیەەکە ئەم سێدانە هەمووی داتاشراون داتاشراوی دائرن بازنە کەواتە شێوازێکی هەڵسوکەوتی بازنەیە کە ڕۆژانە ئەڕۆی بەم شێوازە دووبارە بێت ڕۆژێکی تریش بڕۆی کاروباری فەرمانگەیەک هەر ئاوا دووبارە بێت و ڕۆژێکی تریش هەر ئاوە ڕۆژێکی تریش هەر ئاوا ساڵێک و دە و پ و بیسی هەر ئاوها ئەم کارە ڕۆژانەیە باش ئەڕوا بەڕێوە ئەم کارە ڕۆتینی ڕۆتین بەمانە سلبەکەی نە بەمانە ئیجاابەکەیەوە کارێکە دووبارە ئەبێتەوە بەم شێوازە کە ئەڕوا بە شێوازێکی بازنەیی، ئەی کەی بە شێوازێکی ئاسۆیی چێتە پێش ئەوش مەسلەیەکی ترە کەواتە گە تەماشای کاری ئیداری بکەی خۆی شێوازێکی ڕۆژانەیە هێڵێ شێوازی کار ئاراستەی کارکردنەکەی ئەگەر بشێ ئاراستەی ناوبنی بازنەیە خولانەوەیە لە هەمان کاتدا ڕۆتینیە و ڕۆژانەیە ئەی کێ چەند ساڵ جارێک ئاراستەیەکی ئاسۆیی پێبدا و بیباتە پێش ئەمە مەسلەی کەواتە گەشە پێدانی ئابووری ئەم ئەم ئەم ئەم کارێ چەندە پەیوەندی هەیە بە فەلسفەی سیاسی ئەو وڵاتەوە بۆ منناگەمە باز لە خەراق لە عراق بکەین لە عراقا دەبینین کە حکومڕانی مەلەکی هەبل دواتر کۆماری هاتوتە چەندە پەیوەستە بە سیستەمی حکومە زۆری پەیوەستە چونکە ئەگە تۆ تەماشای سەردەمانی زمانی مەلیک بکەیت سیستەمی عێراق شێوازێک بووە نزیک بۆ لە ڕۆژئاوا دواتر شێوازەکە ئەگۆڕێتێتە سەر بلۆکی ڕۆژهڵات دواتر چێتە سەر سیستمێکی فەوزا کە هیچ سیستمێک نەبوو چونکە لە عێراقدا کە ڕژێم وەزارەتی پلاندانانی هەڵوەشاندەوە ئیدی شتێک نەما بە ناوی پلاندانان مانای هەموو شتێک بوو بە سیاستی ڕۆژ بۆیە ئەم گەشە پێدانی ئیداریە ئەو هێڵە ئاسۆییەیە کە چەند ساڵ جارێک ئەبێت بکرێ بۆ ئەوەی ئەو شێوازە بازنەییە هەنگاوێک بچێتە پێش تۆ تەماشاکە کەواتە ئەویان چی ئەیکا ئەویان ئەرکێکی ڕاوێشکاریە یعنی لە هەمان کاتدا ئەرکێکی گشتیشە یان تۆ لە فەرمانگەیەکی وڵاتان چیان هەیە وڵاتان شتێکیان هەیە پێڵێن با بڵێن مامچی وەکو سندوقی ئەفکار چۆن سنووقێکی بۆ پارە سنووقێکیش هەیە بۆ پێشنیار بۆ ئەفکار بۆ بیر و بۆچوون بۆ بیرکردنەوە تۆ دە ساڵە لە فەرمانگەیەکی ئێستا ئەزانی یعنی کەم و کورتەکانی ڕۆژانە کارەکان ڕۆژانە کەم و کورتەکەی لە کوێەوە نییە پێشنیارێکە خیتە ئەو سنوقەوە یەکێکی تر یەکێکی تر یەکێکی تر بە بەردەوام ئەمە کۆبێتەوە ئەو کاتە ئەنجومەنێکی ئومەناعت هەیە ئەنجومەنێکی کەسانی متمانە پێدراو هەیە دە ساڵ جارێک بیست ساڵ جارێک پیاچوونەوە ئەکەن بەم کارە ڕۆژانە بازنەییە تاوەکو هەنگاوێکی تر کارەکە بە شێوازێک گۆڕانکاری تیا بکرێ بچێتە پێش ئەو کاتە ئەرکی ئەوان چیە ئەرکی ئەوان وەک ئەوەیە ڕێگەکە چاککەن ڕێگە چاککردنە ئەڵێن ئەڵێن گەشە پێدانی ئیداری چاککردی ڕێگەکەیە ئەجینا ڕێک وەکو ئۆتۆمبیلێک چۆن تایەکانی ئەخولێتەوە بە بەردەوامی و بە خێرایش ئەخولێتەوە بەس ئەگەر لەسەر زەمینەیەکا بێ لماوی بێ یان قوڕ و لیتە بێ هەر لە جێ خۆی ئەخولێتەوە و هیچ هەنگاوێک ناچێتە پێش کەواتە چی پێویستە ئەبێت تۆ ڕێگایەکی وای بۆ دروستکەی بتوانێ بەسەریا بڕوە ینی ئۆتۆمبیل خولانەوەی تایەکانی بە بازنەی بە بەردەوامی هیچ خێرێکی نییە حەزەکەی بە یەک سعات بخلێتەوە بەڵام ئەبێر لەسەر ڕێگایەک بخولێتەوە ئەو بزوتنەوە ئەو جوڵانەوە بازنەیە بگۆڕێ بە ئاسۆی ئەو کاتە تۆ لە شارێکە و ئەگەێنێ بە شارێکی تر کەواتە گەشە پێدانی ئیداری بۆ دروست نەبوونی ڕۆتینە بە معنایەکی تر ئەتوانی بڵێ گەشە پێدانی ئیداری لە پێناوی ئەوەیە کە گوڕوتینێک بدا بە کاری ڕۆتینی ڕوتینێک بدا بە کاری ڕۆژانەی ڕۆتینی چوە کاری ڕۆتینی کە ڕۆژانە دووبارە ئەبێتەوە کارێکی باشە و بەدام و دەستگاکان هەموو بەیانیەک هەر فەرمانگەیە کە کاری خۆیەکە ئەبێ هەموو ڕۆژێک بەو شێوازە کارەکانی بچێتە پێش بەڵام ئەمە چەنی پێویستە بۆ چاکردن ماوەیەکی زۆر چەند ساڵێکی پێویستە پێداچوونەوەی پێدا بکرێ چونکە مرۆڤەکانە گۆڕێن کاروبارە گۆڕێ چیترە گۆڕێ ینی قیمەتی کات ئەگۆڕێ یعنی گە تۆ جاران بچوی تا فەرمانگەیەک ینی بڵێ بەیانی هەتاوەکو نیوەڕۆ ئیشەکەت بۆ تەوا بواە مانای وایە تۆ نزیکەی بڵێم چی بڵێم نزیکەی چوار سعاتێکت بەو کارەوە هین کردوانە چۆن ئەم کارە قیمەتی چوار سعاتی جاران لە بەرامبەر پارەیە داینەی قیمەتێکە ئێستا قیمەتی چوار دەقیقەی ئێستا بەرامبەر چوار سعاتی جارانە قیمەتی کارکردنەکە زیاترە ئێستاکە لەبەرەوە ئەو زەمەەی کە جاران لە بری چوار سعات تۆ چەند وەرەگرت ئێستا لە بری چوار سعات چەند وەرەگری قیمەتی زەمەنی زیادی کردووە لەبەر ئەوەیە تو ئێستاکە ئێمە کە لە کەناڵێکی ناوخۆی قساکەین ئێستا ئەم کەناڵە ناوخۆیە ئەگەر بڵین پێنج دقی تریشمان باتی ئەمان داتێ لە کاتی قسەکردە بۆ چونکە بە پارە لەسەری ناوەستێ بەڵام لە کەناڵێکی فەزایی ناتوانانی وا بڵێ چونکە هەموو بەرنمەیە کاتی دیاریکراوی خۆی هەیە کاتەکەی دوای ئەو کراوە ناتوانێ بیدابێتەوە لەبەرەوە مەبستمەوەی بڵێم کات کە قیمەتێکی بوو جاران ئێستا قیمەتێکی تری هەیە لەبەرەوە ئەبێت کارگەڕی بە بەردەوامی ئیداری بە بەردەوامی گەشە پێدانی تا بکرێت لە باسکردنی سیستەمی حکومە باسی ئەوت کرد کە ئەو کاتی عراق وەزارەتی پلاندانانی هێشت ئەو جەگەشە پێدانی ئیداری وجودی نما کەواتە پەیوەندێکێ لە نێوان پلاندانان و گەشە پێدان ئەو ئەو پەیوەندێت چیە جارێ بە ئەمە بزان پلاندانان باڵێ ڕاستە پلاندانان ئەگەر بە پلانی ئینگلیزی بێ بە کوردی خۆشمان هەر ئەڵین پلاندانان وی ئاڵێن نەخشە کێشان بە نزیکی و ئاڵێن یان ئەڵین تەختیت دیارە دانانی پلانێکە ئەنی تەختی دانانی خۆتەیەکە دیارە لەم حاڵەتانە گەر تەماشای ئەوە بکەین دوجار ئەم تەختیتە ینی ناوەکەی خۆی بەخۆیەتی یعنی ئەبێ بیرکردنەوەیەکە لە ڕاستیدا خۆی خۆی تەختی بیرکردنەوەیەکە بەس ئەبێ بنووسرێتەوە ئەبێت بنووسرێتەوە نووسراو بێ لە چکەسە بیرکردنەوەیەک لە مشکی منە هەیە کەس پێی نازانێت لە کاتی ئیشکردنیشە هەر دقەیەک من بە تۆڵێم تۆ بۆ وات نەکرد و بۆ ئاوات کرد بۆچی تۆ نازانی بۆچی وات کرد بۆچی وات نەکرد نابێ وا بڵم چووکە نەخشەکە لە بەردەستی تۆدا نییە واتە کاتێکە ئەندازیارێک نەخشێک خانوێک ئەدا بە مقاولەکە ئیتر مقاولەکە ئەزانێ هەنگاوەکانی داهاتوو چییە بەس وەختێ نەیداتێ هەموو ڕۆژێ بێ نەخشەکە بەس دەژیرفانی خۆیان بێ ئەندازیارەکە ئەکاریوان نییە شتیوان نابێت لەبەرەوە تەختیت بۆیە تەختیتە ئەبێ اقرا ڕەپ دەبێتەوە پەیوەندی هەیە بە قەلەم کەواتە اقرا بە تەنیا نیوەی شتەکەیە کەی ڕەبت بووە بە قەلەم بە پێنووس ئەو کاتە ئەوەی کە ئەی خوێنینەوە ئەی نووسینەوە نووسینەوەکە ئەمێنێتەوە بژێن سەمە بەرهەمی ئەو خەڵکە ئەبینین کە نووسراوەت لێرەوە ئەبینی چەند هەنگاوێک هەیە کاتێکە پلان بۆ بۆ هەر بۆ هەر کارێک دانی پلانەکە گەر بۆ کارێکی ئیداری بێ بۆ کارێکی ئابووری وێ تەنانەت بڵم بوو بۆ کاری سیاسیش هەر بە هەمان شێوە پلاندانان میکانزمێکی زۆر باشە لە هەمان کادا لە هەندێک شوێنە ئامانجە لە هەندێک شوێنیشە پلاندانان خۆی ئەبێ بە هۆکار بۆ ئامانجێکی تر کە بریتە لە گەشەپێدانی ئابووری کەواتە بێت لە کاتی پلاندانانە چەند شتێ بزانین یەکەم ینی ئامانج بۆتە ئەوەی تۆ چیت ناوێ ئەزانی چیت ناوێ بەس چیت ئەوێ نازانی چیت ئەوێ ئەمە گرفتێکی گەورە ینی ئەڵێن ئەوە پلان نییە کە تایدا ئەزانی چیت ناوێ ئەوە پلانە کە تایدا بزانی چیت ئەوێ چونکە چیت ناوێ زۆرە ئەوەش ناوێ ئەوەی نە بۆیە ئێستا گرفتێکی زۆر گەورە هەیە لە لە هەموو ئەو ئەو کارانی کە لە ڕۆژهڵاتە ئەگوزارێ بەگشتی عێراق بە تایبەتی ئەمە ئەمە گرفتەکەیەکە کە تایدا ئامانج لە پلانەکە ڕوون نییە خاڵێکی تر ئەڵەن وەسائلەکەی میکانیزمەکەی ئەو ئامانجە زانیمان چیمانەوێ بەڵام زانیمان چیمانەوێ ئەی چۆن جێبەجێیەکەی چۆن چۆن جێبەجێیەکەی مەسلەیەکی یەکجار گرنگە چونکە لە چۆنا مەسلەیەکی دەستەکەوێ ئەڵێن ئەڵێن ئەگەر ڕێگەی لە ماتماتیکا ئەمجا ناڵین لە بیرکاریە لە بیرکاریە ئەڵین ئەگەر قوتابیەک زانی شیکاری پرسیارێک بە چەند هەنگاو ئەگاتە ئەو ئەنجامە کەواتە ڕێگەی شیکارکردنی هاوکێشەکەی زانیوە ئەڵێن ئەگەر ڕێگەی شیکارکردنت زانی هەمیشە ئەنجام ڕاست دەردەچێت وایە بەڵام ئەگەر جارێک ئەنجام لە دەستت ڕاست دەرچوو مانای وانی ڕێگەی شیکارکردنەکە ڕاست بووە ئەمە ڕێک وەکو دوو قوتابی بە قوتابیەک بۆ ئەڵێن قۆپێت کردووە مامەسا کە سێری قوتابیەکەکە ئەبینێ ئەنجامی پرسیارەکەی ڕاست دەرچۆڵام ئەم ئەم پرسیارە لە بیرکاریەکە ئەم هاوکێشەی شیکار کردووە سین یەکسانە بە دوو ڕاستە سین یەکسانە بە دوو بەس هیچ نمرەیەکی ناداتێ بۆ چونکە ڕشێوازی کە شیکارکردنەکەی هەڵەیە کەواتە بەس چاوی لێ بۆ لە قوتابیەکی تەنیشتەکەی نەقلی کرۆسین یەکسانە بە دوو کەواتە ئەمە ئەنجامی ڕاستە بەڵام فێر نەبووە چۆن شێوازی شیکارکردنەکە فێربێ ئەمە جارێک ڕەنگە جاری واش هەیە ئینسان هەر لە خۆی پرسیارێک پێی بڵێ ئەم پرسیارە ئەنجامەکەی چەنە بڵێ پێنج وەکو لە خۆی واڵێ دەرەچێ ڕاستیشە پێنجە بەس بڵێ چۆن نازانانی ئەمە گرفتێکی گەورەی کاتە لە کاری گەشەپێدانی ئیداری و دانانی پلاندانانە وەختی ئەڵەی چۆن ئەبێ شێوازی شیکارکردنەکە زانراو بێ وەختێ تۆ ئەو ڕێگە شیکارە بەکاردێنی هەرگەیتە هەمان ئامانج لە پلاندانانەکە وەختێ منیش دێم چونکە ڕێگەی شیکارکردنەکە لە بەردەستە هەرواڵی ئەگەر ئەم ڕیگەی شیکارکردنە نەبێ یانی بە مانایەکی تر هۆکاری یا میکانیزمی گەیشتن بە ئامانجەکە دیار نەبێت هەر لای من بێ وەختێ من ئەڕۆم تۆ دێی تۆ نازانی ئیشەکە جێبەجێ بکەیت بۆیە تۆ وەکو بەڕێوبەری نووسینی ڕۆژنامە کاتێکە نبینی لە ڕۆژنامە کە هەواڵەکانە خوێنیتەوە کە چاوپێکەوت نەخوێنیتەوە لەگەڵ بەرپرسی فەرمانگەکانە شتێک پرسیارێک زۆرە بینی ئەڵێن ئەم شتە بۆچی ڕوویداوە ئەم ئەم کەم کورتێ لە فەرمانگەکەی تۆ ئەڵێ من نازانم ئەمە لە سەردەمی منا نەبوو لە سەردەمی پێشی منا بووە جوانی وەڵامێکی زۆر باوە ئەی بینی لە چاو پێکەوتنەکانە هەموو کەسەڵێ ئەمە زمانی من نەبووە ئەمە لە زمانی پێش من بووە یعنی ئەمە ناوێ وابێ بۆچی چونکە زمانی پێشی ئەومانەی وایە ئێمە هەر کەسێک دێ بۆ خۆی پلانێکی هەیە شێوازێکی کارکردنی لە کاتێکا بێ شێوازی فەلسفەی دانانی پلانەکە لە سەتای کارەوە تا کۆتایی چوار ساڵە چەند ساڵە ئەبێ ئەو ئامانجە بێتە دی کە دانراوە لەو شوێنەدا، ئەو کاتە وەک ئەوە وایە هەر مامۆستایەک بێتە قوتابخانەیەک ئەڵێ من پێشی من چی وتراوە من هەقم نییە من لە سفرەوە دەست پێکەم نابێ هەموو کەسێ بێت لەوێەوە پلانەکەی بێتیە وەکو نەخشە چۆن دکتۆرەکان لە زمانی یەک تێگەن چۆن ئەندازیارەکان لە زمانی یەک تێگەن مامۆستاکان لە زمانە فەرمانبەرانی بامەشکاتە ئەبێ ڕێگەی شیکارکردن یەک ڕێگە بێ تۆش بیزانی منش بیزانم کەسێکی تری کەواتە میکانیزم گیانی هەموو پلاندان بەڕاستی ئەو ئەو گرفتی گەورەی ڕۆژهڵاتە کە تۆ هەر کەسێک دێوتە خۆمان واڵین ئەڵین ئەڵین هەڵبژارنەکان با لە ئەمریکا و لە ئەوروپا بگوزەرێ بەس ئەوە وڵاتی موسساتە پلانیان یەک پلانە و شێوازەکەی وایە خۆمان واڵین کەواتە پلاندانان ئەبێ میکانیزمەکەی وازح بێ ڕوون بێ بۆ من و بۆ تۆ بۆ کەسێکی تریش کە دێ چارەسەری بکە اینجا دو دوای ئەمە مەسلەی کات وەکو باسم کرد لە سەرتاوە بە شێوازێکی تر بڵێم کات مەسلەیەکی زۆر گرنگە کات مەسلەیەکی زۆر گرنگە بۆ مانایی کە کات پارەیە کات پارێ چۆن کات پارەیە ئەندازیارێک ببورم بەڵێندەرێک ئاڵێ منم قوتابخانەیە بە سێسە و پلانی داناوە حیسابی کردو بە سێ سەد و شەست ڕۆژ تەواوێکە لە عقدەکەی لە ئەبێ بنووسی بنووسی بەرامبەر هەر ڕۆژێک ئەوەندە هزار دینار ئەبێ غەرامەی تاخیر بوون بدەی ئەگەر نەتکرد کەواتە هەر کەسێک هەر بەڵێن دەرێک لە 360 ڕۆژەکەی خۆی لە پ ڕۆژەکەی لە 100 ڕۆژەکەی خۆیان تەواوی نەکرد ئەو کاتە لە بەرامبەر هەر ڕۆژێکی ئیزافی وەرەگرێ بێ پارە بدە دیت کات چۆن یەکسان بوو بە پارە کات یەکسانە بێ بە پارە کەواتە تۆ کە پلانێکت دانا زانیت چیت ئەوێ میکانزم کە هۆکاری شیکردنەوەیەتی و میکانزمی گەیشتن بەو ئامانجەشت هەیە بەڵام گرنگ ئەوەیە بە میکانزمی گەیشتن بەو ئامانجە لە کاتی خۆیدا بگەی بۆ لە کاتی خۆیدا نەگەی سوورێکی هەیە وانە یعنی ئیسا شش کەس لە یەک لە یەک گۆڕەپانە گۆڕەپانی بابن ساحە مەدان ڕاکردن وانە یعنی شش کەس سە متر ڕائەکەن خۆ هەر شەشیان ئامانجێکیان هەیە بگەنە ئەو سەر وانە هەر شەشیشیان میکانزمێکیان هەیە کە سایدی خۆیانیان بۆ دیاری کراو لە نێو خەتی خۆیانە ڕائەکەن بەڵام دوجار گەیشتن بەو ئامانجە بە بێ زەمن مەسلەیەکی هیچ نییە بۆ چونکە چێ یەکەم کەس ئەگا ئەوە یەکەمە دووەم سێم ئیتر چوارم و پێنجەم و شەشەم مەدالیە وەرناگرێ خۆ گەیشتون ڕەنگە بە جیاوازی چەند بەشێک لە چرکەش بگەن بەڵام هەر سووری نییە چونکە گرنگ ئەوەیە تۆ لە کاتی خۆیدا بگەیتە ئەو شوێنە ئەگەر لە کات وەکو تۆڵی فلانە کەس ئەم بارم بۆ بەرە ئەمانێ بگاتە فلانە شار بەڵام ئەبێ سعات ئەوە نەبگە ئێگە نەگەشت گرفتێکی گەورە بۆ دروستن اینجا مەسلەیەکی تر هەیە مەسلی مەوارد ینی تۆ ئەو ئەو دەرامەتی ئەو ئەو ئەو دەرامەتی کە لە بەردەستە بە شەرەکان مرۆڤەکان کارمەندەکان ڕاهێنراون بۆ ئەو کارەیان ئەمە گەورەترین گرفتی عێراق و ئەم ناوچەیە هەموویەتی باسی گرفت بە گشتی باز لە گرفتەکانی بکەن گرفتەکانی بەردەم گەشە پێدانی ئیداری چییە بەتایبەت بە ئێمە باز لە خۆمان بکەین لەو هەرێمی خۆمان بکەین ئایا لەوەیە کە ئێمە تەجروبەی خەڵکی دیکە وەردەگرین کە بە ژینگە و واقعی ئێمە نایخوا یان گرفتەکانی بە شێوێکی گشتی چی بڵێ گرفتی گەورەی ئێمە ئەوەیە کە تۆ پلانێکت داناوە پێڵێن هەژمونی کوتوپڕی بە کوردی هەژمونی کوتوپڕی یعنی چی یعنی تۆ پلانت دانە بۆ گەشە پێدانی ئیداری پلانێکت دانە ئەم پلانە چییە چیت دەوێ ئەوەم دەوێ چۆن بەم شێوازی خوارەوە نووسراوە تۆ هەمومانی زانی بە چەند بە ماوەی چەند جێبەجێ بکرێ بەوەندە بەڵام بۆ نابێ کۆمەڵێک گرفت هەیە یەکێ لە گرفتەکان چیە هەژمونی کتوپڕی هەژمونی کتوپڕی چییە ئەوەیە کە کۆمەڵە شتێک دێنە سەر پلانەکەی تۆ کە نەخوازراون تۆ بنمونە تۆ ئامان پلانە چی دانا لە تاچێکە وەریگە بۆ فەرمانگەیەک بۆ حکوومەتێک بۆ هەموو شوێنێک ئەم کتتو پڕیانە ئیشتێکەدەن چۆن تێکێدا تۆ پلانت داناوە ئەمشەو سەردانی برادێکت بکەین ئەو پلانە چۆن بە پێ ئەڕۆی پەلەتە بە ئۆتۆمبیل باشە بە چەند ئەتێ بگەیتە لای بەوەندە چەند ئەتێ لە لای دانیشی ئەوەندە ئەمە پلانە بۆ تاکە کەسێک ئەمە پلانەوە نیە کەسێک بەبێ هیچ خواستنێک و بەبێ هیچ ئیسزانێک لە دەرگادا ئەبێتە میوانی تۆ هەموو پلانەکە تێکچوو هەمووی بە تەواوەتی تێکچوو تۆ لەم حاڵەتە جورئەتی ئەوەت نییە بڵێ کاکە من ئیشم هەیە چۆ خەڵکی ئەمە ینی ئەزانێ قورآانیش ئەڵێ و ئینقیلە لەکو مرجع و فەرج و ئەو بۆ چییە قورآان ئەڵێ ئەگەوتیان بگەڕێرەوە بگەڕێ چوە کابرا ئیشی هەیە وانە تەلەفۆنی نەکردووە هیچی نەکردووە هەشڵێ فەرموتەوە پلانەکە لە چۆنەکە و لە بۆچیەکە و لە چی دەوێ و بە چەند هامووی تێکچوو ئەم حاڵەتە تۆ لە فەرمانگەکەی خۆت دانیشتوی لە فەرمانگەکەی خۆت دانیشتوی ئەڵێ ئەمڕۆ ئەمەوێ ئیشوکاری سەد هاوڵاتی ئیمزا بکەم و جێبەجێ بکەم و بڕوە باشە چۆن لیژنەیەکی بۆ دانین بە چوار کەس و ئەو بیدا بۆ ئەو ئەوەی بکە ئەوەی بکە و تاوێکن بە چەند بە چوار سعات تاوێکنوانی کەسێک دێ لە سەسلام علیکم میوانەوە میوانە تاتۆ دێ دانیشە و چایەکە لاخواتەوە هەموو پیشەکە تێکچوو ئەمە ئەمە لە وڵاتان شتی وا نییە ئەڵەمامساوان دۆخی کوتپڕیان هەیە سە میسانە لەگە باز بکەین دەبینێن زۆربەی وڵاتانی ئەوروپا و ئەمریکا دەردەسەریان هەیە بە هۆی نەخۆشی ئەوەی ئەمفرۆزای بەرازە یعنی ئەوانش دۆخیان بەسەردا بۆچی ئەوان دەتوانن لەو نەهامەتیانە خۆیان ڕزگاریان بێت و بۆچی ئێمە ناکە من نەگەشتووەتە ئەوێ هێشتا ئەوانە ئەوە باسێکی تررا و باسە سروشتیانە ئەو باسە شێوازانەی تر وەکڵێ ئەوە گەورن ئەو ئەوە گەوە کارەساتن من لە بچووکەکان قسە ئەەکەم کە ڕۆژانە ڕوو ئەدەن لەم شتانەی کە ڕۆژانە ڕوو ئەدەن و ینی کەسێک ئەگەر بەویش بڵێ کاکە تۆ ئێستا خێر بوو لەم کاتە هاتی ئەڵێ وڵی وتم با سەرێکی لێ بم و بزانم چیە کات و چۆنە و ینی پلانی ئەو لە پلانی ئەودا ئەو ماوەیە کاتی ئیسراحەتێتی لە پلانی تۆدا ئەو کاتە کاتی کارە باشە ئەو بۆچی پلانی خۆی تێک نادا ئیش لە تۆ تێکەدا تۆ بۆ پلانی خۆت تێکەدەی ڕازیت بڵێ باشە فەرموو دانیشەوە بە دە چایش بخۆرە ئەو گرفتەکە ئەمە ئەمە هەژموونی کتوپڕیە کە شت دێ بە سەرا شتەکان تێکەدا بۆیە جورئەتی ئەوەی کاتی ئەوە هاتووە خەڵک ئەو ئاەتە جێبەجێ بکات جورئەتی ئەوەی هەبێ بڵێ کاکە بەرنمەی من ئەمڕۆ ئاوایە تۆ لەو سەری دنیاوە هاتووی بەبێ مەوعید بەبێ تەلەفۆن بەبێ هیچ شتێک بەرنامی من تێکەدەی هەڵێ جامە بۆ تاکە کەسێکیش ڕاستە بۆ فەرمانگەیەکیش ڕاستە بۆ حکوومەتێک و بۆ هەموو ئاستەکانی تر ڕاست خاڵێکی تر ئەوەیە کە مەسلەی زانیاریەکان تۆ وەختی ئەزانی چیت ئەوێ و چۆن ئەتەوێ و بەچەند ئەتەوێ ئەبێ بەردەوام زانیاریەکانت نوێ بکەیتەوە چونکە ئەگە زانیاریەکانت نوێ نەکەیتەوە تۆ ناتانی بڕیار بدەی لەسەر ئەوەی چۆن پلانەکەت بە جوانی جێبەجێ بکەی گەشەپێدانەکەت باش بڕاتە پێش لەبەرەوە کارەکاتە سەر بڕیارەکانت چکە بڕیاریش پەیوەستی هەیە پەی پەیوەندە بەبوونی زانیاریە بۆ نمونە فەر یەکێ لە جیاوازیەکانی ئێمە و ڕۆژەڵات و ڕۆژاوە ئەمەیە ئێمە بە پەلە بڕیار بدەین باشە درەنگ جێبەجێکەین یان بە درەنگ بڕیار بدەین زوو جێبەجێ بکەین دوو قوتابخانەی جیاوازە لە کارکردن کە زۆر جار ئێمە گە تەماشا بکەین ینی وا دەرچووە وا ڕێککەوتووە کە ئەوروپا زیاتر ینی بە درەنگ زۆر بیرەکەنەوە درەنگ بڕارێکە دەن بەڵام کە دایەن زوو جێبەجێک ئێمە زوو بڕارە دەین بەڵام درەنگ جێبەجێی کرد. بۆچی درەنگ جێبەجێیەکەین؟ چونکە هەر ئەمشەو کە من و تۆ بڕیارێکمان دا، بەپەلە، هیچ زانیارییەکمان لەبەردەستدا نەبوو، ئەڵێن ئەم مەسەلەیە پێویستە ئاوا بێت. ئەی بڕیارەکەشمان دەرکرد. ئینجا سەیرەکەین، بەیانی دنیا وا نییە. ئەمە ئەگەر دەست لەمە بدەین، ئەمە وا لێ بکەین، ئەو ئیشی تێکەچێ، ئەو نایە، ئەگەر ئەو نەهات، ئەوی تر تێکەچێ، ئەوی تر، ئەوی تر، هەموو ئیشەکان تێکەچێ. ئەی بۆ دیراسی هەموو ئەمەمان نەکردبوو ئێمە؟ ئاگامان کەواتە بڕیارمان زوو دا. ئینجا دێین چێکەین؟ زۆر درەنگ جێبەجێیەکەین. خراپترین شتێکش لە کاری ئیداریە ئەوەیە کە بڕیار بیت و جێبەجێ نەکرێت ئیترۆکو سەردەمەکانی زوو خەڵک بڕای پێ نامێنێ ئەڵێ مەقسی ڕۆژنامەیە کوڕی جێبەجێ ناکە ئەو هەڵەیەکی گەورەیە گرفتێکی گەورە خاڵێکی تر ئەوەیە کە ینی گرفتە لە زانستی ئیداریا پێڵێن ئەڵێن نەخۆشی پەپولە نەخۆشی پەپولە چیە نەخۆشی پەپولە ینی تێکچوونی پێشەنگە ئەو لەویات ینی تۆ لە پلانەکە دات ناوە یەکەم شت ئەبێ ئەم کارە جێبەجێ وانە ئەمە ئامانجەکەی تۆیە وەختێ کە ئەچی بۆ جێبەجێکردنی ئەم ئامانجە کۆمەڵی ئامانجی بچکۆلەی تر لەم لاوە دەستەکەوێت کە وەختی ئەمانەت دەستەکەوێ ئەگەر لە ئامانجە سەرەکیەکە نامێن ئەشتە سەر ئەم ئامانجە بەو خەتەیە ئەڕۆی سێرەکەی ئامانجێکی تر لەمە بێتەوە ئەچیتە سەر ئەوی تر سەر ئەوی تر بۆی پێڵەن نەخۆشی پەپولە پەپولە عادەتی وایە خۆی هەر جای لەسەر گوڵێکە پلاندانانی ئیداری ئەبێت یەک پلان بێت چونکە مەجز ئومەنایەک ئەنجومەنێکی ڕاوێشکاری ئەنجومەنێکی متمانە پێدرا ئەو بڕیاری داوە ئەبێ ئەوە جێبەجێ بکرێت وەختێ جێبەجێ ناکرێت ئەچی بۆ شتێکی تر ئەچی بۆ شتێکی تر ئەچی بۆ شتێکی تر سەرنجام ئەوەی خۆت لەبیرەچێتەوە ئەمە خەڵک لە چیا تووشێ بێ زۆر جامەسان سەریکە تۆ پلانت داناوە سێر چێبکەی لە گوگل بابەتێکت دەستکەوێت دەربارەی نەخۆشیەک کە ئەمڕۆ لە دنیادا باوە وانیە وەختی کە ئەچی بۆ بابەتە لە پاڵیا بابەتی تر دێ کە بابەتی تر دێ ئەڕی بۆ بە ئەو ئەچی بۆ ئەو ئەچی بۆ زۆر کەس لە ئینتەرنێت خۆی بزرەکە ئەڵێەوە من بۆ چی هاتم کەسە لە بۆ لەم سایتە بۆ گەشتومەتە ئێرە باسی چی بوو ڕۆی لەگەڵ یا ڕۆی لەگەڵێ جامە مەسلەیەکی زۆر گرنگە لە مەسلەی پلاندانە مامسا خۆمان دەزان فەرمانبەر یەکەکە لە ئەساسیاتی داوائیرەکانمان و لە سیستەمی ئیداریمان چ مامەڵەیەکی تەندروست وا ئەکە کە فەرمان بەر لەوێ ڕۆڵەکی ئیجابی هەبی لەگەر شەپێدانی ئیداریدا چۆن بتوانین ئەو فەرمان بەرە ئەوە کارا بێت و دڕۆڵەکی چاک ببێنێت لەم بابەتەی کە پێ ئەڵەنگە شەپێدانی لە ساڵەکانی هشتا لە کتێبخانەی عێراق کتێبێک هات بەناوی مدیر الدقیقە الواحدە پڕ فرۆشترین کتێبێک لە ئەوروپا بە ئینگلیزی ئەو کتێبە بوو کاتی خۆی ئەو کتێبە بوو چونکە بۆ ینی بەڕێوەبەری یەک دقیقا یعنی تۆ چۆن ئەتوانی لە یەک دقیقا کۆمەڵی ئیش جێبەجێ بکەیت بۆ چکە ستافێک داناوە بۆ ئیشەکان خۆت نایکەیت دابشت کردو ئەو خاڵی کە جێ سەرنجە مامەڵەکردنی تەندروست لەگەڵ کارمەند و کار بەدەستی بەردەستت ئەوەی کە کارت لە بەردەستاەکە هەر ئاستێک بێ چەند شتێکی سەرەکیە یکێ لەوانە بە عەربی پیاڵێن ئەتەوبی خەلانی یعنی سەرزەنشکردنی کاتی یعنی ئەگەر ئەگەر ئەگەر کارمەندێک کاری خۆی لە کاتی خۆیدا جێبەجێ نەکرد ئەگەر غەرامەت کرد ئەگەر ئیلفات نەزەرێک و سەرنج ڕاکێشانێکت بۆ دەرکرد ئەگەر ناویت لە لەوحەی ئەلانادا هەڵواسی ئەبێ کارمەند تێبگا ئەمە پێی ئەڵێن سەرزەنشتکردنی کاتی یعنی ئەمە هەتا هەتایی نییە چونکە ئەگەر هەتا هەتایی بێ سەرزەنشت بکرێ ئیتر بە حیاتی دەستی ناچێتە کار ئیشی پێ ناکرێت گەورەترین گرفتێک ئێمە چونکە سەردەمی دیکتاتۆریەت هەبووە چونکە سەردەمێک عێراق بەی خۆمانمان نەزانیوە چونکە ئەو کەسانەی مودیری ئێمە بوون عەرەبێکی بەعسی بووە و ئێمە کورد بووینە لە بەردەستیا ئیتر ئەو بە بەردەوامی عقوبەی داوین عقوبەی زیاتی خۆمانی داوە وەکو کەس ڕقی لێمان بوو ئێستا کە کورد حکمی خۆیەکە و تۆ کوردیت و ئازادیە و ئەو حاڵەتە ئەبێ ئەم ئەم حاڵەتە بگۆڕە شێوازەکەی یعنی تۆ عقوبەی کەس نادەی عقوبەی شخصەکە نابێ بدەیت ئەگەر هەڵەشی کرد سەرزەنشتکردنەکە کاتییە یعنی بەقەدەر ئەوەی کە پێویستی بە سەرزەنشتکردنە ئیدی ئەو کاتە تەواو بوو هیچ عیبینی ئەم کەسە کەواتە بەمانەیەکی تر ئەڵێن ئەڵەن سەرزەنشتکردنی کارەکەی ئەەکەی نە سەر سەرزەنشتکردنی بکەرەکە کەسەکە نییە ئەمە کاری خوش وایە خواسبانەوە تەعالا فێرمانەکە کەسێک وا لێرە گوناهێکی ئەنجام داوە ئەم گوناهی ئەنجام داوە خوا پێغمبەر فەرمی ئەم کەسە کە ئەم گوناها ئەنجامەدا مسلمان نییە بەس وەختێک تۆبەی کرد هەر ئەم کەسە ئەچێتە بەهشتەوە ئەی ئەم کەسە هەرو کەسەیە بەزمانای وایە وشەی تەوبە وشەی تەوبە وشەی ئەوەیە کە تۆ هەڵە ئەەکەیت و ڕاستێکەکەیتەوە هەڵە ئەەکەیت و ڕاستێکەکەیتەوە خەیر و خەتائینە تەوابوون کە ڕاستیەکەیتەوە مانەی وایە خوا گرفتی لەگەڵ هیچ کەسێکان نییە گرفتی لەگەڵ کاری کەسەکاندا هەیە ئەمە مەسلەیەکە بە چاک فێری بین ئەبێ زۆر باش هەمومان فێری بین بۆ ئەوەی کە ئێمە ئەم ئینسانە بۆیە ئینسان لە وڵاتی ڕۆژهڵاتی ئێمەزای چۆنە ئەگەر بڵێن فلانە کەس عقوبە درا ئەڵەن تازە ئەوە وەرەقەی سووتە یعنی هەتا هەتایە مدیر ڕقی لێ بێتەوە ئیتر بە حیاتی ڕاز نابێتەوە ئێمە جوابێت ئیش بۆ بکات تازە ئەمە گرفتە یعنی لای وڵاتی مە قسەیەک یڵن فلانە کەس خوا نەکە فلان نظری لێوەرگری ئەگەر فلانە کەس مدیرەکەی نظری خراپی لێوەرگر بەرپرسەکەی نظری خراپی لێوەرگر مەسول حزبەکەی نظری خراپی لێوەرگر ئیتە ڕاست نابێت ئیتە مەڵا ڕاست نابێت کەواتە ئەبێ سەرزەنشت کاتی بێ هەروەکو ئەبێ ئەثەنا ئەلانیش هەبێ یعنی دەستخۆشیکردنیش کاتی بێ ئەبێ تۆ بۆم دەڵی دەست خۆش بێ بۆ ئەم بەرنمەیە ئیتر خۆمانەیوانێ هەتاتەیە من هەردەسم خۆشە بێن نا بۆ ئەو بابەتە بۆ ئەو مەقالەیە بۆ ئەو نووسینە بۆ ئەو کارە بۆ ئەو ڕاپەڕاندنی ئەو کارەی ڕۆژی پێنج شەممە سەعات ئەوەندە کردت لە بەرامبەر فلانە دەستت خۆش بێ ئیتر نابێ پاڵی لێباتەوە بڵێ ئیتر من دەستخۆشیم بواتوە تازە تاواڵێن فلانە کەس تۆ تازە وەز زۆر باشە مادام دەستخۆشیان لێکری هەدا هەدایتر تۆوان نییە دەستخۆشی لە ئیدارەیە لە هەر کارێکە ئەبێ بۆ ئەو کارە بێ نە هەتا هەتای ئەوە بێ خاڵێکی سێم مامەڵەکردنی تەندروست هەر لەو کتێبەیە ئەڵێ بریتە لە چی بریتە لەوەی کە کارمەند هاندەی بۆ کاری چاکە چۆن کارمەند هاان نەدرێ بۆ کاری چاکە سێریکە ئێمە لە سەردەمی بەعسافێری شتێکی خراپ بووین چونکە بەعس مراقبی هەموو کەسێکی کرد بەمەستی خراپ مراقبی خەڵکێک کرد بەمەبستی خراپ ماناکەی وای لێ هاتبوو کە کەسێک لە کاتێکا کارێکی خراپ خراپ بە معنای ئەوەی ئەو پێی خراپە ئەنجامی بدا لەو کاتەیە بتگرن وانە ئەم قسەی لە کوردەواری خۆمانە زۆر باوە ئەڵێ فلانە کەسیان لە خەتا گرت یعنی چی لە کاتی هەڵ لە کاتی ئەنجامدانی هەڵەیەکە ئەیگری وایە ئەمە ئەیکوژێ ئەیکوژێ و ڕاست نابێتەوە لە تەطویری ئیداری لە گەشە پێدانی ئیداریە ئەڵێ ئەتۆ ئەو کاتە بچۆ بەسەر کارمەندێکدا کە کارێکی باش ئەنجام دەدا ئیتر ئەزانێت کە شتەکەی بینراوە چونکە تۆ بۆ کارێکەکەی بەڕاستی چونکە خوا سبحانه وتعالى فەرمی و أن سعيه سوف يرى ئینسان هەرچی بکە خوا ئەیبینێ لەبەر ئەوەی هەرچی بکەین خوا ئەیبینێ بۆیە ئێمە بە تاقی تەنیا لە سوچێکا کەس ئاگای لێ نییە کاری باش ئەنجامەدین ئەگەر وامان نەزانی باەکە خوا ئەیبینێ نەمانە کرد لە ڕاستیدا کەواتە بەڕێوەبەر ئەڵێن ئەگە بەڕێوەبەرێک ئەگە بەڕێوەبەرێک لە پەنجەری ژوورەکەیەوە ڕوانیە خوارەوە خوارەوەی بینی حەدیقەی بینی چزانم قاتی خوارەوە بەردەرگای دائیرەکەی بینی بەڕێوەبەرێک بینی کارمەندێک کە بەڕێوەبەری یەکەکەی خۆیەتی ئیشی ئەو نییە حەدیقەکە چاکات ئیشی ئەو نییە کاغەز و شتەکانی ئەوێ هەڵگرێ وانییە؟ خۆ ئەگەر بەڕێوەبەرێک، کارمەندێک، بەڕێوەبەرێکی خوار خۆی بینی کە ئەم لێی بەرپرسە کارێکی باش ئەنجامەدا کە کاری ئەو نییە ئەبێت لەم کاتەیە بیگرێ بانجی کە بەڵێ فلانە کەس ئیشم پێت بانجەکەن ئەڵێ فەرموچیتەوە ئەڵێ تۆم بینی ئیشێکی واتێکرد ئەوە بۆ ئەڵە وڵی دڵم قبولی نەکرد ئەوە لەوێ بکەوێ ئەو شتانە ئیشی من نییە بەس لە بری ئەوە تۆ مکافئەیەکەی کەواتە لە جیاتی ئەوی خەڵک لە خەتا بگری بە خراپە خەڵک لەسەر کاری باش بگرە ئەو کاتە هەستەکە ئەم ئینسانە ئەم کارە باشی ئەنجامی ئەدا چاوی لەیەتی بۆیە خەڵک لە وڵاتی ئەمە کاری باش ئەنجام نادا کایکەی یەکەم ئەڵی کاکە ئەوە چه پێزان هەر ئەو کارە لە چاچەوەی کاری خۆی بێ لە کاتێک ئەگە چوو بۆ کارێش بەڵێ یعنی بەمانەیەکی تر مەبەستم چێت تۆ کاتی ئیزافیت ماوەتۆ یعنی تۆ کاتی ئیشی خۆت کردووە کاری خۆت ئەنجام داوەنی ئەو باس لە داهێنان کاری لە داهێنان کاری بسەبت مەبەستم لە داهێن کار مەبەستم لەوەیە ئێستا ئێمە خوا سوانەوە تعاالە لەسەر نوێژی فەرج پاداشمان ناداتەوە بە معنایەک لە مانەکان نوێژی فەرز واجبە بۆ ناوی فەرزەبێ بیکەیت کەی خوا خەڵکی خۆشەوێ بە هەمان شێواز کارێک کە کارەکانی خۆت فەرزەکانت ئەنجام داوە کاتێکی زیادت هەیە ئەم کاتە زیادەیە دێی کارێکی باشی تری تیا ئەنجامەدی بۆ فەرمانگەکەت ئەمە حەقە ببینرێ وەک بینرا ئەگەر پشت جۆخرا ئیتر ئەویش کاری تر ئەنجام نادا ئەمە مەسلەیەکی گرنگ باوسە هەڵسانگاردن چۆن دەکرێت بۆ زانینی ئاستی گەشە پێدانی ئیداری یان ئێمە پێویستمان نییە کە هەڵسەنگاردنێک بخەین کە بزانین ئایا ئێمە گەشەپێدانی ئیداریمان لە ئاسش خوازراوە یان نەخوازراودایە بەڵێ ئەڵێن کە تۆ گەشەپێدانت کرد پلانت هەبووە نەبوو ئەم پلانەی کەدات نە بۆ گەشەپێدانی ئیداری ئەم پلانت دانا چیت دەوێ چۆنت دەوێ بە چەندت دەوێ زاڵش بووی بەسەر ئاستەنگەکان و هەموو ئەمانە دوجار ئەبێ بین ئێمە ئەنجامگیری بکەین ئەنجامگیری بە مانای ئستنتاج بێنزاین ئەنجامگیریە بۆ ئەم کارە بکەین ئەو ئامانجانەی کە لە پێناویا کارمان کرد و هاتە دی ئەم مرۆڤ و کارمەندانەی بەم کارە هەستان باشیان کرد ئەمەش ئەمەش مەدرسە و قوتابخانەی خۆی هەیە سێ قوتابخانە هەیە بۆ هەڵسەنگاندن قوتابخانەیەک پێوترێ هەڵسەنگاندن بە پێوەرە ڕەهاکان هەڵسەنگاندن بە پێوە ڕاکان یانی چی یانی تۆ خۆت بڕیارە دی ئەڵێن ئەم ئیشە چۆن بوو ئەم ئیشە چۆن بینی ئەڵە وڵی زۆر زۆر باشە دوایش لی بپرسی چۆن باشە نازانێ وانە ئەن زۆر کەس ئێستا بینی شتێکی پێ باشە خۆی خۆی زانێ باشە بەس ناتوانێت بۆت بسەلمێنێ کە بۆچی باشە وایە کەسێک کەڵێ فلانە مامۆستا مامۆستایەکی زۆر زیرەکە ئەڵی چۆن ئەلە وڵی نازم بەس نزانام زیرە وایە یا کەسێک ئەڵێ وتاری مامۆستا فلانم جۆ لێ بوو یعنی زۆر مهم بوو ئەڵێ چی وت ئاڵە وڵه نەزان لە چۆ بە ئەمە پێوترێ هەڵسەنگانی ڕەها ینی پێوەرێکی پێ نیە ئەو پێی وایە ئەم مەسلێ کاوتە ئەو لە ڕوانگەی خۆیەوە ئەو مەسلێ وابین هەڵسەنگانەکەی بە قوتابخانەی پێوترێ هەڵسەنگاندن بە پێوەرە ڕێژەییەکان هەڵسەنگا تاوان ئەو یەکەم باش نییە دووەمیش تا ڕادەیەک باشترە لە یەکەم بەس هەر باش نییە هەڵسەنگاندن بە پێوەرە ڕێژەیەکان کامەیە هەڵسەنگاندن بە پێوەری ڕێژەیی ئەوەیە کە تۆ کارێک لە چاو کارێکی تر بە باش بزانی فلانە کەس کارێکی زۆر خراپی ئەنجام داوە من کارێکی تۆزێ لەوە باشترەکەم هیچ نییە بەس تۆزێ لەوە باشترە تۆ بۆی ناوەڵی کارە زۆر باشتر ئەی بۆ باشترە کوڕەڵی فڵانەکە زۆری ئیشی کرد هەر نەزانین چۆنی بکە ئەتەمان ئەمە بە حاڵ لەو باشترە بەس ڕێژەیە ئەم لە چاو ئەو باشە یان ئەلەن فلانە کەس بەڕاستی کەسێکی زۆر بەتوانایە ئەڵێ چۆن بەتوانایە ئەو وڵی هاتەوە و ئیشانەی کردو ئەو ئەی ئەو پێش ئەڵێ پێشی ئەو وا نەبوو کەواتە ئەم لە چاوی ئەو باشە خۆ کەسێکی تریش بێ لە چاوی ئەم باشە ئەمانە پێوترێ ڕێژەیی ئەمەش مەسلەیەکە کە زۆر جار ئێمە تووشی ئەبین لە وڵاتی خۆمانە ڕاستەقینە ئەڵێن هەڵسەنگاندن بە پێوەری بەدیهێنانی ئامانج یەعنی چی؟ تۆ ئەو هەموو پلانەی کە داتنا لە پێناوی چی بوو؟ لە پێناوی ئەوەدا بوو بتوانی لە ماوەی چوار سەعاتدا ڕۆژانە کارکردن لە چوار سەعاتدا کاری سەد هاوڵاتی جێبەجێ بکەیت. ئەمە هاتە دی یان نا؟ بە پێوەرەکەی تر دە کەسی بە ڕێ کردوە ئەڵێی باشە ئەگە سبەی بە ڕێوەبەرێکی تر هات توانی چل کەس بە ڕێ بکا لە چاو دە کەسەکەوە بە پێوەری ڕێژەی ئەڵێ وەڵای فڵانە کەس بە ڕێوەبەرێکی زۆر باشە بەڵام ئەگەر پلانەکە وا بوو دەوڵەت دای نابوو بە پلان کە ئەبێ ڕۆژانە کاری سەد هاوڵاتی جێبەجێ بکرێ ئەو کاتە هەر کەسێ نەوەت و نۆش جێبەجێ بکە ناجح نییە هەر بەڕێوەبەرێک بێ و هەر کەسێک بێ ئەبێ هەر سەد جێبەجێ بکە هۆگە زیاترەکە باشە لەبەرەوە ئێستا کارمەندانی ئەم ئەم فەرمانگانی ئەوروپا بۆچی ئەشنە پێش چونکە پێی وتراوە تۆ ئەبێت لە سەعاتێکە ئەوەنە مۆبایل بەرهەم بێنی ئەوەنە جیهازی تەلەفزیۆن بەردەمی تویا ڕەت بێ خۆگەر کردت بە زیاتر مکافعی باش وەرەگری زۆر مکافعی زیاد وەرەگری سەرنجام پێوەرەکان بە شێوازی ئەنجامدان مەسلەیەکی گرنگە ئەو ئامانجەی کە هاتە دی لە ئەنجامدا ئەوە مەسلەیەکی گرنگ مام سەدوا پرسیارم لەوە دەبێت بەڕێزتان خۆت لە یەکەیەکی باڵا لە وەزیری ژینگەی عێراقی بوو خوێندنەوەتان بۆ ئەو ڕێکخراوانە کە کار دەکەن لەسەر گەشەپێدانی ئیداری لە عێراق و لە کوردستانە چۆن دەبینی بەڵێ. بەڕێزتان تەجروبە بەڵێ، لەوە بەڵێ. ئەڵێن گەورەترین کارێک کە تایدا پارەی تیا سەرفکەی بریتە لە ڕاهێنان بە مانایەکی دی ئێمە سەردەمانێکی زوو ڕاهێنانمان نەبوو کاری باشی ئەوەی کە CPA کردی و کاری باشی ئەوەی کە ئێستا لە عێراقدا ئەگوزەرێ خولە خۆل بەو مانایی کە تۆ پێویستە کارمەندەکانت ڕابهێنی لەسەر ئەو کارە ئێسێمە بۆیە باجی چێ دەی مثلن کاتێ توکە لە زۆر فەرمانگا ئەڵێن یەک جیهازێکی تازەمان بۆ هاتووە خۆڵ لێ نیشتووە بۆ لەبەر ئەوەی ئەڵێ هیچ کارمەندێکمان نییە بتوانێ بەکاری بێنی ئەی بۆ ئەم ئەم جیهازە بە چەند هزار دلار بە چەند میلیۆن میلیۆن نە چەند هزار دلاری پێدراوە بۆچی یعنی کارمن ئەم کارمەندە بۆەوەی پێویستی بە خولە کاتە بینیت خول خولچیە ڕاهێنانە کەواتە باشترین کارێک بۆ گەشە پێدانی ئیداری خولی بەردەوامە، ڕاهێنانی بەردەوامە، ڕاهێنانیش کۆتایی پێنایە، ڕاهێنانیش کۆتایی پێنایە، لە هەر بوارێکی ژیاندا، هەر پۆستێکت وەرگرت ئەگەر ڕاهێنانێکت پێنەکرابێ ئیدی ئەوە خۆڕسکانە کارەکەی خۆت و خوێندنەوەی خۆت. من لە کۆتایدا زۆر سپاس مامۆساکەم بە هیوای ئەوەی کە فەرماگەکانمان گەشەپێدانی ئیداری باشی تێدا ئەنجام بدرێت و هاوڵاتیان تێدا بخسێنەوە. هەروەها ئاگاداری بینەرانەکەن کە بۆ گوێبیستیان بەرنمەیەتوان سەردانی سایتی کورد ئایو بکەن دۆت ئۆڕت هەروها دەتوانن بە ئیمێڵی پرت سنتەر پەیوەندیمان پێ بکەن تا ئەڵلقەیەشی دیکە خواتان لەگەڵ